بسم اللە الرحمن الرحیم. بەناوی خودای بەخشندەو میهرەبان. ساتێکی خەڵوەت. لە پانزە یەکی دوو هەزار و چوار کە لە زیندانی مەرکەزی ئۆسلۆ بووم ئەم شیعرەم نووسیوە وەکو خەڵوەتێکی ئینسانی مسوڵمان. خەڵوەتێکی ئیجبارکراو. لە خەڵوەتی زیندانە، لە پەنایە. گەر جائیز با ئەم وت خۆزگە بمایە. چ گەشتێکە شەوانی ئینفرادی بە ئاسمانی قورئان و زیکری خوایە. چ ساتێکە کە ڕۆح شەماڵە ئەشنێ چ شەماڵێک کە با ئۆقرەی پێ ڕایە. دڵی تامەزرۆ وەک پەری سپی پۆش وێڵم منیش بێ خود ئاسا بە دوایە. نە دڵم ما نە هەست و سۆز و ڕۆحم جەستەش هەستی نەما ئازاری نایا وەکوو دایکی جەرگ سووتاو بە عەزرەت. ئەڕۆم بە دووی هەست و نەست و سەدایا تومەز ئەمیش وەکوو دڵەکەی بێ خود بە سەر سەد کەند و کۆسپی پڕ جەفایا. خۆی گەیانووەتە نێو کۆڕی مەدینە. بێ سێبەرە لە نوری مستەفایا. ئای بۆ جێ هەڵتروشکانەکەی مەحوی بە خەونیش بێ خۆزگە جارێ ببایا. لەناکاو پیاوچاکێ دەستی گرتم. لەناکاوا پیاوچاکێ دەستی گرتم کێ ئەڵێ هەر سۆزی ڕۆح بۆ ڕێگایە؟ لەگەڵ سازی سۆز و ئاوازی عەشقا سەدای جیهاد سەرڕاستی ئینتیمایە.